قال تعالى فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله وقال نبي الأكرم صلى الله عليه وسلم إذا صلت المرأة خمسها وحصنت فرجها وأطاعت بعلها دخلت من أي أبواب الجنة شاءت سڵاوی خوای گەورەتان لەسەر بێت میوانانی ماڵی خوا خوشک و برایانی بەڕێز و خۆشەویستی ئیماندار بەردەوامین لە زنجیرەی باسکردنی مافەکانی تۆ لە ئیسلامدا لە وتاری پێشووە باسی مافی ئافرەتمان کرد باسی مافی ژنمان کرد لەسەر مێردەکەی کە پێویستە لەسەر مێرد بژێوی و جێگە و ڕێگە بۆ ژنەکەی دابین بکا و هەقەمارەیی پێ بدا و بە چاچی لەگەڵیا بجوڵێتەوە و زوڵمی لێ نەکا حسن المعاشرە و چاک بێ لەگەڵیا بە پێچەوانەوە لە وتاری ئەمڕۆماندا باسی مافی پیاو دەکەی لەسەر ژنەکەی چونکە ئافرەتیش لە هەمان کاتدا کە مافی هەیە لە بەرامبەرا ئەرکیشی هەیە و وەکو پیاو دەبێ ئەرکەکەی خۆی جێبەجێ بکا بەرامبەر بە بەرامبەرەکەی ولهن مثل الذي عليهن بالمعروف هەر وەکو چۆن مافیان هەیە ژنان لە بەرامبەریشا ئەرکیشیان هەیە نەک وەک هەندێک لە ڕێکخراوەکان لەسەر میدیاکان کە دەیان بیستین و گوێمان لێ هەر دەڵێن مافی ژن مافی ژن ئەی بۆ ناڵێن ئەرکی ژن ئەرکی ژن خۆ ئەگەر مافی هەیە ئەرکیشی هەیە بۆیە ئەوانە شتەکە هاوسەنجیان نەپاراستوە و لەبەر ئەوە جۆرێک لە ئاژاوەیان خستۆتە ناو ژن و مێردان و هەندێک لە ماڵەکان کێشەیان بۆ دروست بووە چونکە تۆ کاتێ مافەکەت وەردەگری کە ئەرکی سەرشانیشت جێبەجێ کردبێت بەڵام ئەوانە هاتۆن ژن و مێردیان خستووەتە ناو هەیەکەی لە سەنگەرێکدایە و بە جۆرە لە جۆرەکان حوت و هەشتیان پێدەکەن و دژایەتیان دروست کردو لە ناوژن و مێردا لە کاتێکدا هەردووکیان تەواوکەری یەکترن و ژیان بەبێ هیچیان هەریەکێکیان ئەگەر بەتەنیا بێ ناتەواوە و نوقسانە کە خوای گەورە ئەوەندە جوان تعبیری کردووە و فەرموویەتی هن لباس لکم و انتم لباس لهن ئەوان بەرگ و پۆشاکن بۆ ئێوە و ئێوەش بەرگ و پۆشاکن بۆ ئەوان ژن و مێرد بەرگ و پۆشاکی یەکترن بزانە چۆن بەرگ و پۆشاک کە عیبە دادەپۆشێ و لە سەرما و گەرمادەت پارێزێ ژن و مێردیش بۆ یەکتر ئاوا عیبە یەکتر دادەپۆشن و هەردووکیان تەواوکەری یەکترن و دەبێ ئەرکی خۆیان بەرامبەر بە یەکتر جێبەجێ بکەن و و پاشان مافی ئەوی مافی یەکتر بدەن بۆیە کە لە وتاری ڕابردووە ماف باسی مافی ژنمان کرد لەسەر مێردەکەی کە واجبە بۆ جێبەجێکە لە متارەیشا بە کورتی باسی مافی پیاوەکە مێردەکە دەکەین باسی مافی مێردەکە دەکەین کە واجبە ژنەکەی بۆ جێبەجێ بکات یەکەمیان ئەوەیە کە دەبێ ئەو ژنە گوێڕایەڵی مێردەکەی بێت گوێڕایەڵی بێت و لە قسەی دەرنەچێت ئەوە تا ئافرەتی ئەکات بۆ خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم وتی ئەنا وافدەت النساء ئیلیک وتی ئەی ڕەسولی خوا من نمایندە و نوێنەری ئافرەتانم هاتووم بۆ لای تۆ ئەوە پیاوان دەچن بۆ جیهاد و ئەو هەموو خێرەیان پێ دەبڕێ ئەگەر شەهید بوون ئەوە لای خوای گەورە زیندون و ڕزقیان دەدرێ و ئەگەر شەهیدیش نەبوون ئەوە خێرێکی زۆر لە دنیا و لە قیامەت ئەی ئێمە ئەو خێرەمان لە کوێ دەستکەوێ پێغمبەر صلی الله عليه وسلم فەرمووی أن طاعة المرأة الزوج وإعترافها بحقه يعدل ذلك فەرمووی ئەگەر ژن گوێڕایەڵی مێردەکەی بکات و و لە قسەی دەرنەچێت و خزمەتی مێردە مسلمانەکەی بکات فەرمووی ئەوە بەرامبەری ئەو جیهادەیە کەوا لەسەر پیاوان واجب کراوە لەسەر ئێوە واجب نەکراوە کەواتە ئافرەتان جیهاد و تێکۆشانیان لە ناو ماڵ و منداڵی خۆیدایەتی و بە خزمەتکردنی مێردە مسلمانەکەی ئەوە ئەو هەموو خێر و پاداشتەی دەست دەکەوێ بەڵام فەرمووی وەقەلیل من کن من یفعله فەرمووی کەم لە ئێوە ئاوا دەکا کەمتان لە ئێوە خزمەتی مێردەکانتان دەکەن و هەروەها بەڕێزانم ئەوەتا حسینی کوڕی محسین ئەڵێ پورم بۆی جێڕامەوە کاپورم دەڵێ چوون بۆ خزمەت پێغەمبەر صلی الله عليه وسلم پێغەمبەر فەرمووی تۆ مێردت هەیە وتم بەڵێ وتی لەگەڵ مێردەکەتا چۆنی؟ وتم قوربان وەڵاهی قسووری ناکەم و لە خزمەتی دام بە پێی توانا ئەڵێ پێغەمبەر صلی الله علیه وسلم پێی گوتم فانظری ئەینی ئەنتی منه فەرمووی بزانە تۆ لە کوێی مێردەکەتای لە چ ئاستێکا خزمەتی دەکەی فإنه هو جنتك ونارك فەرمووی ئەو مێردەی تۆ بەهەشتی تۆیە و ئاگری تۆیە حەزت لێ بێ بە خزمەتکردنی و بە گوێڕایەڵی مێردەکە دەچی بۆ بەهەشت و حەزیشت لێ بێ بەهۆی ئیتاع نەکردن و سەرپێچیکردن و مخالەفەکردنی بەهۆی ئەوەیەوە دەچی بۆ جەهەنەم چونکە هەر ژنێک مێردە موسڵمانەکەی لێ ڕازی نەبێت ئەوە ناچێ بۆ بەهەشت پەنا بەخوا بەڵام بێگومان بێگومان ئەم گوێڕایەڵیە دەبێت لە چاکەدا بێ لا طاعەتە فی معصیەت الله انما الطاعة فی المعروف پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی گوێڕایەڵی نییە لەسەر پێچی خوادا بەڵکو دەبێ ئەو گوێڕایەڵە لە حەڵاڵا بێ لە چاکەیا بێ خوشی بەڕێزم ئەگەر پیاوەکەت مێردەکەت پێی گوتی لەچکەت فڕێدا پانتۆل لە پێکە خۆت سفورکە بە قسەی مەکە ئەگەر مێردەکەت وتی با پێکەوە ئارەق بخۆینەوە بە قسەی مەکە ئەگەر وتی با سەیری ئەو فلیمە ڕووتە بکەین بە قسەی مەکە ئەگەر هات و مێردەکەت داوای کرد نێربازی لەگەڵ بکە و وەک لە دواوە بێتە لات بە قسەی مەکە ئیلا ئەوەی بە قسە بکە کە شەرعیە و حەڵاڵە و ڕاستە عیشەی داچی ئیمانداران خوا لێ ڕازی بێجارێکیان وتی ئەی ڕەسولی خوا دەبێ هەبێ ژن لە من باشتر بۆ مێردەکەی پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی بەڵێ بڕۆ بۆ لای فڵان ژنە شوانە بڕۆ سەیرێکی بکە ئەگەر چوو بۆ ماڵی ژنە شوانەکە تەماشای کرد ژنەکە لە حەوشەکەیاندا لەبەر ئەو خۆرە تاوە گەرمە دانیشتووە و گەرمای عەرەبستان چەند زۆر و بەتینە بەڵێ پێی گوت ئەی ژنە ئەوە بۆ ناچێ بەر سێبەر وتی وەڵای من مێردەکەم شوانە ڕۆژ تا ئێوار لەبەر خۆرەتاوە چۆن دەبێ ئەو لەبەر خۆرەتاو بێ و منیش لەبەر سێبەر بم وەڵا بۆیە ناچمە بەر سێبەر چونکە ئەو لەبەر تاوە دەبێ منیش لەبەر هەتاو بم وتی دەی باشە ئەی ئەو نان و ئاوت بۆ لەبەر خۆرەتاو داناوە ئای ئاوەکە گەرم دەبێ کە ئای بوو هێنا زۆر گەرم بوو وتی، ئاخر نان و ئاوی مێردەکەم توخوا لەبەر هەتاوە، لەبەر ئەوەی ئەو ئاوەکەی لەبەر خۆرەتاوە و نانەکەیشی، منیش دەبێ هەر نان و ئاوی بەر خۆرەتاو بخۆم. بۆیە گەیشتە ئەو پلەیەی کە پێغەمبەر،